حاڵیان وایە دڵیان بێ ئاگایە لە کاتی بیستنی ئەو وەبیرهێنانەوەیەی خوادا و ئەو ستەمکارانە ئەکەونە چپە چپ پێیان وایە پێغەمبەری خوا نابێ ئادەمیزاد بێ ئەڵێن ئایا ئەم ئیدعای پێغەمبەرایەتی کردووە لە بنیادەمێکی وەک ئێوە بەولاوە هەیە جادووتان لێ ئەکا ئێوە ئایا دێن بۆ لای جادوو کە بە چاوی خۆتان ئەبینن ئەوە جادووە؟ تۆ لادەلەوە کە ئەمانە ئەڵێن قسەکانی پێغەمبەر سیحرن ئەیشڵێن خەوی پڕو پوچن ئەیشڵێن درۆ و ساختە و دەس هەڵبەستی خۆینی ئەیشڵێن شاعرە و شعر دانێ ئەگەر ڕاستەکا با موعجیزەیەکمان پیشان بدا وەک چۆن پێغەمبەرانی پێشوو ڕەوانە کرابوون و هەر یەکە موعجیزەیەکیان هەبوو پێش تۆ لە چەند پیاوێ بەو لاوەمان نەناردووە کە وەحیمان بۆ ئەکردن، واتە، پێش تۆیش هەر ئادەمیزادمان بە پێغەمبەری ئەنارد و هەرگیز فریشتەمان بە پێغەمبەری نەناردووە. دەی ئەگەر خۆتان نازانن لەوانە بپرسن کە ئاگایان لەو کتێبانە هەیە کە لە ڕێگای پێغەمبەرانەوە بۆ خەڵکمان ناردوون. جا بەردەوام هەر ئەوەیان ئەوت تا کردمانن بە پووشی دووراوەی بێ گیان و وشک هەڵهاتوو. وما خلقنا السماء والأرض وما بينهما لاعبین ئێمە ئاسمان و ئەرز و نێوانیمان بە گاڵتە دروست نەکردووە. بۆ خوا خۆیەتی هەر کەس و هەرچی لە ئاسمانەکان و لە ئەرزا هەن و ئەو فریشتانەیش کە لای خۆین ئەمانە خۆ بە زل نازانن لەوە کە خوا بپەرستن و بەندەیی بۆ بکەن و لە گوێڕایەڵی کردنیا ماندوو نابن. یسبحون اللیل و النهار لا یفترون. بە شەو و بە ڕۆژ سبحان اللە ئەکەن و لە بە گۆ کردنیا هیچ درێغی ناکەن. کەواتە خوای پەروەردگاری عەڕش پاک و خاوێنە لەوەی کافرەکان باسی ئەکەن کە ئەوەتە خوا هاوبەشی ببێ. لا یسئەل عەمما یفعەل وهم یسئەلون. خوا پرسیاری لێ ناکرێ لە هەر کارێ کە ئەیکا، بەڵام خەڵک پرسیاریان لێ ئەکرێ و حیساب و کیتابیان بۆ دائەنرێ، جا یا پاداشتی چاکەیان وەرەگرن یا تۆڵەی خراپەیان لێ ئەستێنرێ. فَاذْکُرُوا آلِهَتَکُمْ وَهُمْ بِذِکْرِ الرَّحْمَنِ هُمْ کَافِرُونَ. کاتێ کە کافرەکان ئەتبینن بە هیچت ناکەن بە گاڵتەجاڕی خۆیان نەبێ و بە گاڵتە پێکردنەوە ئەڵێن ئا ئەمەیە ناوی خواکانی ئێوە بە سوکیە با کەچی خۆیان ناوی خودای میهرەبان ناهێنن بۆیە ئەوان نەک تۆ شایانی ئەوەن گاڵتەیان پێ بکرێ نەخەیر، ئەو خوا خەیاڵیانەی ئەوان توانای یارمەتی دانی ئەوانی نییە و لای ئێمەیش نیگابان و پارێزگاریان بۆ ڕەوانە ناکرێ لەگەڵیان بن و سزای ئێمەیان لێ لادەن. بل متعنا هؤلاء وآباءهم حتی طال علیهم العمر. ئێمە ترازووی سەرنەکردوو دائەنێین لە ڕۆژی قیامەتا بۆ کێشانەی چاکە و خراپەی خەڵک ئیتر هیچ کەسێ ستەمی لێ ناکرێ و حەقی خۆی ئەدرێتێ ئەگەر کەسێکیش دانە خەردارێ چاکە یا خراپەی هەبێ ئەیهێنینە مەیدانی حیسابەوە و بۆی حیسابەکەین و ئێمە بەسین بۆ حیساب کردنی چاکە و خراپەی بەندە. کردیشمانن بە پێشەوا بۆ ئادەمیزادی دەوروبەریان، بە فەرمانی ئێمە ڕێی ڕاست بە خەڵک پیشان بدەن و بە وەحی حاڵیمان کردن چاکە بکەن و نوێژ بکەن و زەکات بدەن و ئەوانیش ئێمەیان ئەپەرست. ولوطا آتیناه حکما وعلما ونجیناه من القریة التی کانت باسی ئەوەی داود و سلیمانیش بکە کە خەریک بوون لەبارەی باخ و کشتوکاڵی موسڵمانێکەوە بڕیاریان ئەدا مەڕوماڵاتی خێڵێکی تێچوو بوو خواردبووی و ئێمەیش ئاگامان لە بڕیارەکەیان بوو کە خەریک بوون ئەیاندا لەو مەسەلەدا. ففهمناها سلیمان وکلا آتینا حکما وعلما. وَکُنَّا بِکُلِّ شَیْءٍ عَالِمِینَ. بای سەختی بە گوژمیشمان ڕام کرد بۆ سولەیمان بە فرمانی ئەو ئەچوو بۆ ئەو خاکەی بەرەکەتمان تێ خستبوو چی بویستایە بۆی ئەهێنا و ئەبرد و ئێمە ئاگامان لە هەموو شتێ هەبوو ئەمانزانی چی ئەوێ یادی ئەیوبیش بکەرەوە لەو کاتەیا کە بانگی کردە خوای خۆی و هاواری لێ کرد وتی، خوایە من تووشی دەرد و بەڵا هاتووم و تۆیش لە هەموو میهرەبانێ میهرەبانتری. فاستجبنا له فکشفنا ما به من ضر. باسی ذوالنون واتە یونسیش بکە کاتێ کە بە تووڕەییەوە خێڵەکەی خۆی بەجێ هێشت و سوسەیەک گومان کەوت بۆ دڵیەوە گوایە هیچمان پێ ناکرێ دەرحەق خێڵەکەی تا سەرەنجام لە تاریکە شەوێکا یا لە ناو دەریادا یا لە ناو سکی ماسیا گیری خواردبوو هاواری کرد خوایە لە تۆ بەولاوە خوایەکی تر نیە بە حەق بپەرسرێ تۆ لە هەموو کەم و کورتی و ناتەواویەک پاکی و منیش یەکێ بووم لەوانەی ستەمیان لە خۆیان کردووە ئێمەش بە دەنگیەوە هاتین و دوعاکەمان لێ قبوڵ کرد و یەحیامان پێ بەخشی و ژنەکەیمان بۆ چاک کرد و وامان لێ کرد سکوزا بکا و مناڵی ببێ چونکە ئەم پێغەمبەرانەی ناومان هێنان مرۆی چاک بوون و دەستوبردیانە کرد بۆ کردنی چاکە و بە هیوای چاکە و لە ترسی سزای دواڕۆژ لێمانە پاڕانەوە و ملکەچی فرمانمان بوون. کل الینا راجعون. کەچی ئەو خەڵکانەی پێغەمبەرەکانمان ناردبوونە سەریان ئاینەکەیان لە نێوان خۆیانا پارچە پارچە کرد و هەر یەکە بەلایەکا ڕۆیشتن و لە خوا بە یەک زانین لایاندا بەڵام سەرەنجام هەموو دێنەوە بەر دەستمان و هەر یەکە سزای بە حەقی خۆی وەرەگرێ. بڕیاری بەڕاست بدە لە نێوان من و ئەم لە خوا نەترسانەدا هەر خوای میهرەبانی هەردوو لایەکمان پەنای ئەبرێتە بەر و داوای یارمەتی لێ ئەکرێ لەبارەی ئەو شتانەوە ئێوە باسیان ئەکەن.